واز بێرن لە فەخر و فەخربازی مەڵێ من وام و من وام چونکە ئەسڵەکەت خۆڵە لەبەرەوەی ئەفەرمێت قەومانێک هەن بە باوباپیرانیانەوە فەخرەکەن ئەسڵەن باوباپیرانیانش مسلمان هەر نین یا ئەوە تا واز لەوە دێنن یا ئەوەتا ئەو کەسانەی کە فەخرەکەن بە باو باپیرانیانەوە تەکەبورەکەنە بان غەیری خۆیانەوە ئەوە لە لای خوای گەورە و میهرەبان لە قالۆنچە کەمترە جا حەیوانەکە وەکو قالۆنچە جعلان ئیمامی مناوی ئەفەرمێت حەیوانێکە پەرژینی قایم بێ بەس پیسی ئەخوات بۆنی یەک شتێک بۆنی یەک شتێکی طیب ببیسێت ئەتۆپێت ئەو حەیوانە ئیلا پیسی ئەخوات لەوە کەمتر ئەبی لە لای خوا کەسێ فەخر بکات بە نەسەبی و بە باو باپیری و بەچیەوە خصوصا کە مسلمانش نەبێت وەکو ئەو دوو کەسەی لە زەمانەی پێغەمبەر علی سەلات وەسەلام ئەویت من کوڕی فڵانم عەشرەتم فڵانە فەرمووی پێغەمبەر علی سەلات وەسەلام دوو کەس لە زەمانەی عیسا لە زەمانەی موسا سەلامی خوای لەسەر بێت دەستیان کرد بە فەخرکردن یەکێکیان وتی من فڵانم کوڕی فڵانم کوڕی فڵانم عەدە تسعە هیچیانش مسلمان نەبوو ئەمە کەیتری وتی تۆ چیت هەیە وتی من فڵانی کوڕی فڵانی کوڕی ئیسلامم خوای گەورە و میهرەبان وەحی نارد بۆ موسا فەرمووی، ئەوەی کەوا نۆ پشتی باس کرد هەر نۆی لە جەهەنمە ئەو دەیەمیانە، ئەمەیشی کەوا یەک پشتێکی باس کرد و دووەمی وتی ئیسلام ئەوان لە جەنەتن. فەخر بە باو باپیران و بە نەسەب و بە حەسەب نەکەی چونکە بۆ لەبەرەوەی وە ئادەم خلیق من تراب ئادەم لە خۆڵ دروست کراوە